شەوی یەکشەمەی ڕابردوو بە بۆنەی دەستپێکردنەوەی ساڵی خوێندنی تازە لە قوتابخانە ئاهەنگمان هەبوو. زۆر لە مێژبوو بەرنامەی ئاهەنگەکەیان ڕێکخستبوو. چەند کەسێک مۆسیقایان لێدا و یەکێکیش گۆرانی ئەوت. بڕیار بوو منیش ئەو هەڵبەستەی کە خۆم هەڵمبژاردبوو بۆ کەسوکاری قوتابییەکانی بخوێنمەوە. هەڵبەستەکەشم لە کتێبی خوێندنەوەی پۆلی سێیەم دەرهێنابوو. لە سەردەمی مامۆستاکەی پێشووماندا لەبەرم کردبوو کە باسی مەڕ و ئەو سوودانەی دەکرد کە ئەو گیاندارە بەسزمانە بە ئادەمیزادیان دەبەخشێ، شیری دەخۆین و دونگەکەی دەکەین بە ڕۆن و گۆشتی دەخۆین و خوریەکەی بە پۆشاک و لە پێستەکەی پێڵاو دروست دەکەین، تەنانەت لە ئێسک و قژپلی سوود وەردەگرین. جا زەینەب گیان هەڵبەستەکە بەم شێوەیە بوو. بابە سەیری ئەم بەرخە کە چەند جوانە ڕۆڵە ئەو بەرخە مەڕی خۆمانە تا دەگاتە خوریەکەی دەکەین بە جاژم و پۆ پەشمین بە بەرماڵ و جەواڵ و شاڵ و سەرزین ئەم هەڵبەستەم دابوو بە مامۆستاکەی پێشوومان خوێندبیەوە و زۆریشی بە دڵ بوو منیش ماوەیەک پێوەی خەریک بووم تا لەبەرم کردبوو بەڵام کاتی ئاهەنگەکە ئەو لێرە نەما و مامۆستا تازەکەمان هات بەرنامەی ئاهەنگەکەش سەر لەبەر گۆڕا مامۆستای تازە پێی وتم کوا هەڵبەستەکەت بیخوێنەرەوە بزانم چیە هەڵبەستەکەم خوێندەوە نەک هەر بەدڵی نەبوو پەسەندی نەکرد بەڵکو گاڵتەشی پێکردم وتی ئەمە چۆن هەڵبەستێکە ئەمن نەموت کۆنەکان بەلاوە بنێن هەڵبەستێک لە کتێبە تازەکەدا کە دەربارەی نیشتیمان بوو هێنای و وتی ئەمە لەبەر بکە و بیخوێنەرەوە زۆر چاکترە بۆ من هیچ جیاوازیەکی نەبوو تەنیا ناخۆشیەکە ئەوە بوو کە ماوەی تەواوم نەبوو هەڵبەستی نیشتیمان بەو هەموو گرانیەوە بە تەواوەتی لەبەر بکەم. مامۆستا خۆی کتێبەکەی کردەوەو هەڵبەستەکەی بۆ خوێنمەوە. هەڵبەستەکەی بەم شێوەیە بوو. ئەی وەتەن مەفتوونی تۆم و شێوەتم بیر کەوتەوە وەختی بەندی و ئەسارەت پێ بە بەند و کۆتەوە من لە زیکر و فیکری تۆ خافڵ نەبووم وا تێ نەگەی حەپس و تێێڵدان و زیللەت تۆی لە بیر بردۆتەوە. هەروەها مەڵبەستە دوور و درێژ بوو نزیکەی دە پازدە دێڕێک بوو مامۆستا لە کاتی خوێندنەوەیدا بە تایبەتی دەنگی بەرز دەکردەوە و جار جارەش لە ژێرەوە بە تیلەی چاوێک تەماشای منی دەکرد یانی تۆش دەبێ وەکوو من بیخوێنیتەوە ئەو شەوە تا بەیانی نەنووستم سی چل جارم وەکوو مامۆستا فەرمووی ئاوا خوێندەوە و مەشقم لە سەر کرد بەیانی کە هاتمە قوتابخانە مامۆستا وتی پێش ئەوەی بچیتە سەر شانۆ بۆمی بخوێنەرەوە بزانم چۆنت لەبەر کردووە. خوێندمەوە بەڵام پەسەندی نەکرد و سەرێکی لەقاند و لە ژێر لێوەوە گوتی نەبوو. خۆی جارێکی دیکەی لە سەرەوە بۆ خوارەوە بۆ خوێندمەوە و وتی ئاوا بیخوێنەرەوە. جاری دووەمیش من خوێندمەوە هەر پەسەندی نەکرد و وتی کوڕی خۆم تۆ لەوانە دەچی کە لە ناو کۆڵان ناو و نیشانی شوێنێک دەپرسن. شعر خوێندنەوە وا نابێ دەنگت بەرز و نزم بکەوە و بیلەرێنەوە، هەندێک جاریش لەسەر خۆ بە و لە هەندێک شوێندا وەکوو شێر بنەڕێنە، هەندێ جاریش دەستی چەپت بخەرە بەر کەمەرت و دەستی ڕاستت ڕاوەشێنە، لە کۆتایی هەموو دێڕێکیشدا دەنگت درێژ کەوە و بە توندی وەکوو سەری دوژمن پان کەیتەوە پێ لە زەویدا. زۆرم هەوڵدا هەرچی مامۆستا فەرمووی موو بە موو بەجێیان بهێنم. دەستێکم وەبەر کەمەرم نا و دەستەکەی دیکەشم بەرز کردەوە و هەرچی توانایەکم هەبوو لە گەرووی خۆمدا کۆم کردەوە و دەستم بە خوێندنەوەی کرد. خوێندنەوەکەمی پەسەند کرد. بەڵام لە پێ بە زەوی دانەکەم قایل نەبوو، وتی توون پێ بە زەویدا بدە. هەرچەندە توونتر پێم بە زەویدا دەدا، دیسانەوە هەر بە دڵی نەبوو، پەسەندی نەدەکرد. لە دواییدا هێندە تووڕە بوو، وا توون پێی بە زەویدا دا، پەنجەرەکانی هێنایە لەرزە. کوڕە ئاوا لێی دا وتم مامۆستا جەنابت هەر نەبێ سەد کیلۆ دەبی من بە کوڵک و پێستەوە چل و دوو کیلۆم مامۆستاکەمان لەم قسەیە زیاتر توڕە بوو شێڕاندی بە کێش و قورسایی نیە پیاو دەبێ خۆی جەوهەری هەبێ جا بۆ ئەوەی جەوهەری خۆی بنوێنێ قاچی بەرز کردەوە و زۆر توندتر لە جاران پێی بە زەویدا دا ناو ژووری پۆلەکەمان تەختەبەندە تەختەکانیشە مووی کۆن و ڕزیون کاتێ مامۆستا بە توندی پێی بە زەوی دادا، تەختەکان شکان و دەمیان کردەوە و قاچی مامۆستاشی تێدا گیر بوو. پۆلی چوارەم کە لە ژێر ئێمەوەن، لەم ڕمبە ڕمبە زەندەقیان چوو بوو، مامۆستاکەیان و چەند قوتابیەکیان بە ڕاکردن هاتنە سەرێ و پرسیان، بۆ خاتری خوا ئەوە چییە؟ چی بووە؟ مامۆستاکەمان بە شەلەشەل لە پۆلاتە دەرێ و وتی، هیچ نییە، دەمویست قوتابییەکان فێری شیعر خوێندنەوە بکەم. کاتێ مامۆستا چووە دەرێ دەبینم منیش ناتوانم باش بەڕێدا بڕۆم. ئەوەندە بە توندی پێم بە زەویدا دابوو، گۆشتی پاژنەم کوترابوو، نەمتوانی بینێمە سەر زەوی. لە دواییدا بە شەلەشەل بەو هەموو ئێش و ژانەوە چوومە سەر شانۆ. ئەگەر ڕاستت دەبێ خۆم نەمتوانی بچمە سەرێ. بەڵکو هاوەڵەکان پاڵیان پێوە نام. هۆڵەکە شەپۆلی دەدا. زۆربەی دایک و باوکی مناڵان هاتبوون. مامۆستاکەمان لە پشت پەردەوە دانیشتبوو. چاوەڕێی ئەوە بوو ئەگەر هەڵەیەک بکەم، لەسەرخۆ پێم بڵێ. کە هاتمە پێشی شانۆکە و سڵاوم کرد بۆ میوانەکان، تێکڕا لە چەپڵەیان دا. هێندەش ڵەژام، جارێ تا ماوەیەک هەر نەهاتمەوە سەرخۆم. کە سەریشم بڵند کردەوە، هەڵبەستی ئەی وەتەن کە بڕیار بوو بیخوێنمەوە، لە بیرم چۆوە. هەڵبەستی بەرخەکەم بوو کە وەکو ئەستێرەی گەش لەبەرچاوم قوت بۆوە و ئەدرەوشایەوە. لە جیاتی ئەوەی کۆنەکانم لە بیر بچێتەوە، تازەکانم لە بیر چووبۆوە. ئێستا خۆت حاڵی ئەو کاتەم بێنە بەر چاوی خۆت کە من لەسەر شانۆ وەستاوم و تەماشای ئەو خەڵکە دەکەم و ئەوانیش بە بەژن و باڵای مندا هەڵدەڕوانن. باش بوو مامۆستا فریام کەوت لە دواوە وتی ئەی وەتەن! منیش زۆر بە گەرمی هاوارم کرد ئەی وەتەن! بەڵام هەڵبەستەکەم بیر نەهاتەوە. لە دڵی خۆمدا وتم ئەگەر جارێکی دیکەش وشەی ئێ وەتەن بڵێمەوە، ڕەنگە هەڵبەستەکەم بیر بێتەوە. بەڵام بێ سوود بوو. میوانەکان دەستیان بە چەپڵە لێدان کرد. ئەم جارەیان هەر زۆر زیاتر خۆم لێ ون بوو. نەمەزانی میوانەکان بۆ چەپڵە لێ ئەدەن. گوێم لە دەنگی مامۆستا بوو ئەیوت ئەی وەتەن. منیش هەر وەکوو ئەو دووپاتمە کردەوە و ئەی وەتەن جاری دووەم سێیەم هەر وشەی ئەی وەتەنم وتەوە بەڵام ئەوی دیم بە بیر نەهاتەوە مامۆستا زۆر توون لە جاران وتی گێلە گوێت لە من بێ بێ دەسەڵاتانە وەڵامم دایەوە گوێم لێتە میوانەکان بە دەنگی بەرز لە قاقای پێکەنینیان دا و مامۆستا لە سەرخۆ وتی ئەی وەتەن مەفتونی تۆم شێوەتم بیر کەوتەوە دەست بە جێ هەڵبەستەکەم سەراپاوە بیر هاتەوە و زۆر بە دڵنیاییەوە دەستم پێ کرد. وا بە توندی پێم لە زەوی دەدا، یەکێک لە بزمارەکانی تەختەکانی شانۆکە بە بنی پێمدا چوو، هەر دوابەدوای وشەی شێوەتم بیرکەوتەوە، یەک دانە ئۆفی توندم لە ناخەوە لێهستا. دەنگی پێکەنینی دانیشتوان ئاسمانی کەڕ کرد. بەڵام من زۆری نەمابوو دەستکەمە گریان. دوو چاوم هەبوون دووی دیکەشم قەرز کرد بڕیم نە مامۆستا و تێڕامام تا بزانم دەڵێ چی مامۆستا ئەمجارە هاواری کرد وەختی بەندی و ئەسارەت پێ بە بەند و کۆتەوە منیش دەست بەجێ قسەکەیم قۆستەوە و وتم وەختی بەندێتی و ئەسارەت پێ بە بەند و پێ بە بەند و بەند و وەکو دەرزی قاوەنی گرامافۆنیک کە بیگرێ بە حەپەساویەوە ئەو وشەیەم زۆر بە کەساسیەوە هەر دەوتەوە و ئەموت بەند و بەند و. مامۆستا لەو دیوەوە ددانی جیڕ کردەوەو وتی، دێڕی دووەم بخوێنەرەوە، من لە زیکر و فیکری تۆ خافڵ نەبووم وا تێنەگەی. دێڕێکم لە هەڵبەستی بەرخەکە ماتەوە سەر زمان و دوابەدوای ئەم دێڕە هەڵبەستە هاوارم کر، خوریەکەی ئەکەین بە جاجم و پۆپەشمین. هۆڵەکە لەبەر پێکەنین و چەپڵە ڕێزانی دانیشتوانات بۆ لەرزا. یەکێک لەو دیو پەردەکەوە چەمکی چاکەتەکەی گرتم و ڕایکێشامە خوارێ. مامۆستاکەشمان وەکو بەوری بریندار بە سەرمدا قیژاندی. گەل حۆ ئەمە چ شەکرێک بوو شکاندت من وتم گوناهی من نەبوو هەرچێکم کرد کۆنەکان لەبیر بکەم سوودی نەبوو مامۆستا کە هەستی کرد قسەکەی لە جێی خۆی نییە هیچی دیکەی نەگوت و هەردووکمان بە شەلەشەل کەوتینە ڕێ و ڕۆیشتین شەو لە ماڵەوە باوکم وتی کوڕە ئەوە تۆ خاوەنی چ هونەرێکی من وانەم زانیوە خۆ ئەو خەڵکە خەریک بوو لە پێکەنینا بپسێن دایکیشم وتی هێندە پێکەنین چاومان پڕ بوو لە ئاو هێندەی نەمانبوو دڵمان ڕاوەستێ تێگەیشتم کە میوانەکانی ناو هۆڵەکە چۆن بە هەڵەدا چوون. ئەوان بە لای خۆیانەوە وایان زانیوە بەرنامەکە ئاوایە، نەیان زانیوە منی بێچارە لە چ ڕۆژێکی ڕەشدا بووم. بەڵێ زەینەب گیان، چەند ڕۆژێکمان بەو هەرا و زەنایە ڕابوارد. ئومێدەوارم هەر وەکوو بەڵێنت دابوو، وەڵامی نامەم زوو بدەیتەوە و هەرچی ڕووی داوە،